کاتێک پێغەمبەر قسەیەکی نهێنی لای هەندێک لە خێزانەکانی درکاند کە ئەویش دایکە حەفسە بوو، جا کاتێک ئەویش باسەکەی گەیاندە دایکە عائیشە، خوداش پێغەمبەری ئاگادار کرد لە ڕاز و نیازیان و باسی هەندێک لە ڕازەکەی کرد و باسی هەندێکی نەکرد. پێغەمبەر صلی اللە علیه وسلم گلەیی لە دایکە حەفسە کرد دەربارەی درکاندنی نهێنیەکە، دایکە حەفسە پرسی کێ ئەم هەواڵەی پێ گەیاندیت؟ پێغەمبەر صلی اللە علیه وسلم وتی، خودای زانا و ئاگا منی ئاگادار کرد، ئەم چەند ئایەتە دەربارەی ڕووداوێکی تایبەتیە لە ژیانی پێغەمبەردا صلی اللە علیه وسلم کە لە کتێبەکانی سیرەدا باس کراوە. ان تتوبا الی اللە فقد صغت قلوبکما، ئەگەر پێغەمبەر تەڵاقتان بدات ئەوە نزیکە خودا هاوسەرانی چاکتر لە ئێوەی پێ ببەخشێت مسلمان و باوەڕدار ملکەچی پەروەردگار زوو لە هەڵە پەشیمان خودا پەرست و دیندار ڕۆژوەوان یا بیر و هۆشیان لە کاردایە و سەرنجی دروستکراوانی خودا دەدەن هەروەها ئەو ئافرەتانە هەیانە بێوەن و هەیانە کچن. نزیکە پەروەردگارتان لە هەڵە و گوناهەکانتان خۆش ببێت و بتانخاتە باخەکانی بەهەشتەوە کە چەندەها ڕوبار بە ژێر درەخت و کۆشکەکانیدا دەڕوات. ڕۆژێک دێت کە خودا، پێغەمبەر و ئەوانەی لە خزمەتیدان خەجاڵەت و شەرمەزار ناکات، نوور و ڕووناکییان دەدرەوشێتەوە و دێت و دەچێت لەبەردەم و لای ڕاستیانەوە و دەڵێن، پەروەردگارا، ئێمەش لەو ڕۆحەی کە بەدەستمانە فوومان پێدا کرد، ئەویش باوەڕی تەواوی هەبوو بە گوفتار و فەرمانەکانی پەروەردگاری و هەمیشە و بەردەوام ملکەچ و فەرمانبەردار و خوداناس و نزاکار بوو.